کاسێتی سێیەم دیوی یەکەم لە لاپەڕە شەست و دوو. کە بە ڕاشکاوی پێناسەکراون هیچ کەرەسەیەکی دیکە بۆ تاکەکانی تووشبوو لەم هەڵسوکەوتە لەبەردەستدا نەبووە. ئەم نموونە بە ڕوونی پیشان دەدا کە لەبەرچاوگرتنی جۆرێک دەروونناسی، جۆرێک دەروونناسی وەک دوایین بنەمای لێکدانەوەی کۆمەڵناسانەی هەڵسوکەوتی مرۆڤ تا چ ڕادەیەک هەڵەیە؟ بێگومان ئەمڕۆ هەر کەس لێکدانەوەی خۆی لە دەروونناسی هەیە. تێکۆشان بۆ توێژینەوەی بڕێک جۆری دیاریکراو لە پرۆسەکان لە ئاست پەیڕەویکردن لە شێوازەکانی زانستی سروشتی بە سەرنجدان لە هەندێک مەبەستی ڕوونی میتۆدۆلۆژی یاساودەرە، ببورن پاساودەرە. ئەم شێوازانە دیاردەی لەشی و دەروونی بە جۆرێک لە یەکدی جیا دەکەنەوە کە بۆ ئەو بەشانەی کاریان توێژینەوەی هەڵسوکەوتی مرۆڤە بە تەواوی بێگانە و نامۆیە. ئاکامی لێکۆڵینەوە دەروونناسانەکە کە شێوە جۆربەجۆرەکانی زانستی سروشتی بەکاردێنن، لەوانەیە بە شێوەی سروشتی و ڕاست وەک شێوازی زانستەکانی دیکە لە هەندێک چوارچێوەی دیاریکراودا بۆ مەسەلەی کۆمەڵناسی گرنگییەکی زۆریان هەبێ. لە ڕاستیدا ئەم شتە بە زۆری بە شێوەی پرسێک لە ئارادا بووە بەڵام کەڵک وەرگرتنێکی وەها لە دەرەنجامی دەروونناسانە دەبێ لە هەر چەشنە لێکۆڵینەوەیەک دەربارەی هەڵسوکەوتی مرۆڤ بە پێی مانا زەینەکەی جیا بکرێتەوە لە ئاکامدا پەیوەندی لۆژیکی کۆمەڵناسی لەگەڵ دەروونناسی بە هیچ چەشنێک نزیکتر لە پەیوەندەکەی لەگەڵ زانستەکانی دیکە نییە لێرەدا دژواری و ئاڵۆزییەکە لە چەمکی دەروونیدایە، کە هەر دیاردەیەکی ناجەستەیی واتە غەیرە لەشی بە کردەوە بە دەروونی وەردەگرێت. بەم حاڵەش مانەی ڕاستەقینەی چارەسەری مەسەلەیەکی ماتماتیکی لەلایەن مرۆڤەوە بە پرۆسەیەکی دەروونی نازانرێ، تێڕامانە عەقڵییەکانی تاک بریتییە لەوە کە ئاکامەکانی پرۆسەیەکی هەڵسوکەوتی دیاریکراو و بەرنامە بۆ داڕێژاو بەرژەوەندییەکی تایبەت دابین بکات یان نا. بڕیاری پەیوەندیدار بەوە لە سەر بنەمای تێبینی دەروونناسانە هیچ کاریگەرییەکی لە سەر تێگەیشتنەکەی نابێ. بەم حاڵەش زۆربەی یاساکانی کۆمەڵناسی و ئابووری ڕاست لەسەر بنچینەی ئەم جۆرە گریمانە عەقڵانییانە دامەزران دامەزراوە. لە لایەکی دیکەوە گومانی تێدا نییە کە لە کاتی شرۆڤەکردنی کۆمەڵناسانەی هەڵسوکەوتی ناعەقڵانی، دەروونناسی لێکدانەوە واتە ئەو شێوە کە لە تێگەیشتنی زەینی کەڵک وەردەگرێت، دەتوانێ بایەخێکی لێبڕاوانەی دیاریکەری ببێت. بەڵام ئەم شتە بارودۆخی سیستەم ناسیانەی بنەمایی ناگۆڕێت یانزەهەم ئەم گریمانە زۆر جاراتۆ تا ئاراوە کە زانستی کۆمەڵناسی تێدەکۆشێ تا چەمکەکانی چەشن ناسیانە و لێکچوونە گشتی کراوەکانی پرۆسەی تاقیکاری ڕێک بخات ئەمەش ڕاست لە بەرامبەر مێژوودا ڕاوەستاوە کە تێدەکۆشێ بۆ شرۆڤەکردن و شیکردنەوەی هۆکارانەی هەڵسوکەوتی تاکەکان، بنیاتەکان و ئەو کەسێتیە دیاریکراوانە، کە لە باری کەلتوریەوە گرنگن، ڕابگات. ئەو دەرەنجامانەی کە بناغەی چەمک سازییەکانی کۆمەڵناسی پێک دێنن، لە بنەڕەتدا هەرچەندە نە بە شێوەی پاوانخوازانە لەو پرۆسانەی پەیوەندیدار بە هەڵسوکەوتەوە پێکهاتوون، کە جێگەی بڕوان و لەوانە دەچن کە مێژوونووسەکانیش توێژینەوەیان لەسەر دەکەن. چەمک و بنچینە گشتییەکانی کۆمەڵناسی لەسەر بنەمای لەسەر بنەمای ئەم گریمانە سەتاییە پێکدێن کە کۆمەڵناسی دەتوانێت یارمەتی بە شرۆڤەکردنی هۆکارانی هەندێک دیاردەی گرنگی کەلتوری و مێژوویی بکات تایبەتمەندی جیاکراوەی چەمکەکانی کۆمەڵناسانە بەهەمان شێوە کە سەبارەت بە هەر زانستێکی بە گشتگیرکردن یا بە گشتیکردن دروستە بە بەراوردکاری لەگەڵ ئەو ڕاستیە مێژوویە کە هەیە بە هۆکاری نەبوونی ڕێژەیی نێوەڕۆکە هەستپێکراوەکە دەژمێرێت بەڵام ئەوەی کە کۆمەڵناسی لە بەرامبەردا پێشکەشی دەکا جگە لە زۆرترینی و زۆرتربوونی وردبینی چەمکەکان شتێکی دیکە نییە. وردبینییەکی زۆرتری وەها لە پرۆسەی هەوڵدان بۆ گەیشتن بە بەرزترین ڕادەی ڕەوانبوونی مانایی کە هاوتایە لەگەڵ ئەو چەمکسازییە کۆمەڵناسانەی کە لە سەرەوە باس کرا بەرهەم دێت. زۆرجار لەسەر ئەم خاڵە پێدا گیراوە کە سەبارەت بەو چەمک و بنچینە گشتییانە کە پرۆسە عەقڵانییەکان لاگیری مەبەست یان پەیوەندیدار بە بایەخ ڕێکدەخەن واتە لاگیری مەبەست یان پەیوەندیدار بە بایەخ ڕێکدەخەن بە تایبەت دەکرێت مەبەستە تا ڕادەیەکی زۆر وەدی بهێنرێت بەڵام کۆمەڵناسی هەروەها تێدەکۆشێ دیاردە ناعقلانیە جۆر بە جۆرەکان بۆ وێنە دیاردەی عیرفانی پێغەمبەرانە ڕۆحی و هەروەها پاسیڤی لەسەر بنەمای ئەو چەمکە هزرییانە لەخۆ بگرێت کە لە باری ماناییەوە ڕەوانن. کۆمەڵناسی لە هەموو دۆخە عەقڵانی و ناعەقڵانییەکاندا خۆی لە ڕاستەقینە جیا دەکاتەوە، بەڵام بەم حاڵەش یارمەتی بە تێگەیشتن دەکات، واتە پێشانی دەدا کە دیاردەیەکی مێژوویی ڕوون دەتوانرێ بە چ پلەیەک لە نزیکی لەژێر یەکێک لەم چەمکانەوە ڕیزبەندی بکرێت. بۆ وێنە دیاردەیەکی تەنیای مێژوویی لەوانەیە خاوەنی لایەنی دەرەبەگایەتیی میراتی مێژوویی و کاریزمایی بێت کۆمەڵناسی بۆ ئەوەی کە وردی پێویست ببەخشێتە ئەم دەستەواژانە دەبێ جۆرە بێگەردەکانی نموونەیی شێوەی بەرامبەر بە یەکەکانی هەڵسوکەوتی مرۆڤ بێنێتە ئاراوە بە چەشنێک کە سەبارەت بە هەر دۆخێک بەهۆی ڕەوانی تەواویان لە ڕووی ماناییەوە ئەوەندەی بکرێ لە باری لۆژیکیەوە ڕێک و پێک و یەکگرتوو بن. بەڵام ڕاست لەبەر ئەم شتە ئەگەری ئەوە بە کەمی هەیە کە دیاردەیەکی ڕاستەقینە بدۆزرێتەوە کە دەقا و دەق هاوتای یەکێک لەم جۆرانە بێ کە بە شێوەی نموونەیی بیناکراون. ئەم بارودۆخە لە هەڵسەنگاندنی دژکردەوەیەکی فیزیایی لە سەر بنەمای بۆشاییەکی ڕەها دەچێت. شیکردنەوەی بۆچوونی هزری لە چوارچێوەی کۆمەڵناسیدا تەنیا لە سەر بنەمای ئەم چەشنە جۆرەی نموونەیی ئەگەری جێبەجێبوونی هەیە. هەڵبەت ئەمەش ڕوونە کە بۆ کۆمەڵناس دژوار نییە. کە جاروبار جۆرە نێوەندییەکان بە ناوەڕۆکی ئەزموونی ئامارییەوە بەکار بێنێت. لەم قۆناغەدا ئەم چەمکانە پێویستیان بە باسی سیستەمناسیانە نییە، بەڵام کاتێک کە کۆمەڵناسی ئاماژە بە دۆخە جۆرایەتییەکان دەکا، بەردەوام دەبێ دەرکی ئەوە بکرێ، جگە لەوەی کە بابەتێکی دیکە باس بکرێ کە ئەو دەستەواژەی باسی دەکرێ بە مانای جۆری نموونەیی لە عەقڵانی یان نا عەقڵانییە. لە تیۆری ئابووریدا هەموو کار شێوە عەقڵانییەکەی لە ئارادایە. بەڵام بە هەر شێوەیەک بێ ئەم جۆرانە هەموو کات بە سەرنجدان بە ڕەوانی مانایی دادەمەزرێن. ڕوونکردنەوەی ئەم خاڵە پێویستە کە لە چوارچێوەی کاری کۆمەڵناسیدا تەنیا شێوەیەک دەتوانرێت نێوەنجیەکانی و لە ئاکامدا جۆرە نێوەنجەکان بە وردبینیەکی زۆرترەوە فۆرمەلە بکرێن کە ئەو هەڵسوکەوتەی کەوتووەتە بەرباس لە باری چۆنیەتیەوە یەکسان بەڵام تەنیا لە باری پلەکان چەندیەوە جیاواز بێت ئەم جۆرە دۆخانە بە بەردەوامی دەخولقێن، بەڵام لە زۆربەی ئەوانەدا کە جۆری هەڵسوکەوت پەیوەندی بە مێژوو یا کۆمەڵناسییەوە هەیە، ئەو هاندەرانەی کاریگەرییان لەسەری هەیە لە باری چۆنیەتییەوە پێکەوە ڕێک نین و ناکرێ بە مانای ڕاستەقینەی وشە هیچ کامیان بە نێوەنجی بزانرێت. ئەو جۆرە نموونەییانەی هەڵسوکەوتی کۆمەڵایەتی کە لە بۆچوونی ئابووریدا دەبینرێن، مادام کە تەنیا خەریکی لێکۆڵینەوە سەبارەت بەوە بن کە لە ماوەی پرۆسەی هەڵسوکەوتە گریمانەییەکەدا دێتە ئاراوە، نا ڕیالستی و وەرگیراون. هەڵبەت بەو مەرجە کە هەڵسوکەوتەکە بە تەواوی عەقڵانی بووبێ و تەنیا بەرەو مەبەستە ئابوورییەکان لاگیری کرابێت. بەڵام ڕوانگەیەکی وەها هەروەها یارمەتی تێگەیشتنی هەڵسوکەوتێک دەدا کە تەنیا بە شێوەی ئابووری دیاری ناکرێ، بەڵکوو لانیکەم لە ژێر کاریگەری سنوورداری نەریتی سۆزداری، هەڵە و دەستێوەردانی بکەرە ئابوورییەکانە. ئەم دۆخە لەوانەیە بە دوو شێوە ڕوو بدا، یەکەم لە ڕێگەی شیکردنەوەی بکەرێک کە لە باری ئابوورییەوە دیاریکەرە و هەروەها بکەرە کاریگەرەکانی دیکە لە بابەتێکی تەنیا. یان لە هێندێک لە بابەتە نێوەنجیەکاندا. دوهەمەوە کە شیکردنەوەی بکەرە نائابوریەکان لەوانەیە لە ڕێگەی پشتبەستن بە جیاوازیەکانی نێوانی ڕەوتی بەکردەوەی ڕووداوەکان و جۆری نمونەیی هاسان بکرێتەوە. بەم شێوە بناخەدانانی تایپی ئایدیال ڕوانگەیەکی غەیرە دنیایی سەبارەت بە مەسەلەی بوون کە لە ژێر کاریگەری تەڵقیناتی سۆفیانە پێکدێ پرۆسەیەکە کە لە شیکردنەوەی ئەو دواهات و ئاکامانە دەچێ کە سەبارەت بە پەیوەندی تاک لەگەڵ ژیانی ئاسایی بۆ وێنە لەگەڵ سیاست یا ئابووریە سازکردنی جۆری نمونەیی هەرچی ورتر و جیاوازتر بێ ناوەڕۆکی وەرگیرا و یان ڕیالستیەکەی زۆرتر دەبێ و زیاتر لە پێشوو دەتوانێ ئەرکی سیستەمناسیانەی خۆی لە بواری ڕوونکردنەوەی زاراوەکان و ڕێکخستنی دابەشکردن و گریمانەکان جێبەجێ بکات. شێوازی مێژوویی لە پشتبەستن بە شرۆڤەی هۆکارانە و ڕوونی ڕووداوە تاکەکان لە بنەڕەتدا یەکە بۆ وێنە هەوڵدان بۆ شرۆڤەکردنی خەباتی 1966 دەبێ بە ناچاری پێویستی بە دووبارە سازکردنەوەی ئەمە بێ کە ئەگەر مۆڵدکێ و بێنەدێک زانیاری تەواویان نەک تەنیا لە بارودۆخی خۆیان بەڵکو لە دۆخی بەرامبەرەکەشیان ببوایە بە چ شێوەیەک دەجوڵانەوە. تەنیا لەم دۆخەدا ئەگەری ئەوە هەیە کە هەندێک بەراورد لەگەڵ پرۆسەی بەکردەوەیی ڕووداوەکان بە ئەنجام بگەیەنین و لەو لادانە بینراوانەی کە دەکرێ ببەسرێنەوە بە هەندێک بکەری وەک زانیاری هەڵە هەڵەی ستراتیژیکی قسەی بێبنەمای لۆژیکی کەسێتیەکان و تێبینییە ناستراتیژییەکان شرۆڤەکردنێکی هۆگرانە بدەینە دەست لەبەرەمە لەم بارەشەوە پێکاتەی نمونەیی و جۆرایەتی کردەوەی عقلانی شاراوە دەمێنێتەوە بەم جۆرە ناوەڕۆکی سازکراوەی نمونەیی و جۆری کۆمەڵناسی نەتەنیا لە ڕوانگەی زیاتی بەڵکو لە شێوەی بەکارهێنانی ئەوانە لە پرۆسە زەینەکانەوە سەرچاوە دەگرێت زۆر جار هەڵسوکەوتی بە کردەوەیی لە ڕادەی ناهۆشیارانە یان نیوە هوشیارانەی مانای زەینی خۆیدا دەچێتە پێش. کەسێک کە بە شێوەیەکی دیاریکراو هەڵسوکەوت دەکا بە جێی ئەوە کە بە ڕوونی لە سەرچاوەی هەڵسوکەوتەکەی خۆی ئاگادار بێ، ئەم شتە بە شێوەیەکی ناڕوون هەست پێ دەکا. هەڵسوکەوتی ئەو بە زۆری لە ژێر کاریگەری خوو یان سرووشتی دایە. مانای زەینی هەڵسوکەوتێکی بەم شێوە چ عەقڵانی یا ناعەقڵانی تەنیا جاروبار لە هەڵسوکەوتی یەکگرتوانە و یەکپارچەی کۆمەڵە گەورەکانی خەڵک و بە زۆری بە زۆری تەنیا سەبارەت بە ژمارەیەکی کەم بۆ ڕادەی هۆشیارانە یا هۆشیاری ڕاستەقینە بەرز دەبێتەوە. ڕاستیەکەی ئەمەیە هەڵسوکەوتێک کە بە ڕاستی کاریگەر واتە بە ڕاستی هۆشیارانە و بە ڕوونی مانادارە هەموو کات وەک بابەتێکی کۆتایی دەژمێرێت. هەر چەشنە لێکۆڵینەوەیەکی کۆمەڵناسانە و مێژوویی کە خەریکی شیکردنەوەی ڕاستەقینە ئەزموونیەکانە دەبێ ئەم خاڵەی لەبەرچاو بێت. بەڵام ئەم گیروگرفتە نابێ لێکۆڵەر لە ڕێکخستنی چەمکەکان لە ڕێی قاتبەندی ئەو جۆرە مانا زەینیانەی کە دەگونجێ بگیرێتەوە، واتە ئەوە کە هەڵسوکەوت بە کردەوە لەسەر بنەمای مانایەکی بە ئاشکرا هۆشیارانە بەڕێوە چووە، هەر کات مەسەلەیەکی لەم ڕادەیە لە ڕوون بوون لە ئارادایە و دەبێ هەموو کات دوورکەوتنەوە لە ڕاستەقینە ڕوونەکانمان لە بەرچاو بێ و بە گەڕانەوە بۆ سەری و پێداچوونەوە بە جۆر و پلەکەی بە وردی بیخەینە بەر توێژینەوە. لە باری سیستەمناسیانەوە مرۆڤ بە زۆری تەنیا توانای هەڵبژاردنی نێوان زاراوە ڕوون و ناڕوونەکانی هەیە زاراوە ڕوونەکان لەوانەیە جۆرە نمونەی جیاکراوە و وەرگیراو بن بەڵام هەر بەم هۆیە لە باری زانستیەوە لە چاو جۆری دیکەی زاراوە لە پێشترن سەبارەت بە تەواوی ئەم بابەتانە چاو لە ئەرشیفی زانستی کۆمەڵایەتی بەرگی نۆزدەهەم هەروەها بڕگەی شەشەمی ئەم بەشە بکەن بێ چەمکی هەڵسوکەوتی کۆمەڵایەتی یەکەم هەڵسوکەوتی کۆمەڵایەتی کە بێکردەوەی خۆ بە دەستەوەدان و خۆ بە دەستقەزا و قەدەر سپاردنیش دەگرێتەوە پێدەچێ بەرەو هەڵسوکەوتی ڕابردوو، ئێستا یان داهاتووی ئەوانی دیکە لاگیری بکرێت. بەم چەشنە هەڵسوکەوتی کۆمەڵایەتی لەوانەیە لە هەستی تۆڵەسەندنەوە سەبارەت بە هەڵەکانی ڕابردوو بەرگری لە بەرامبەر مەترسییەکانی ئێستا یان هێرشەکانی داهاتوو سەرچاوە بگرێت. ئەوانی دیکە پێدەچێ کەسانێکی ناسراو یان نەناسراو بن، یان ئەوە کە ڕێژەیەکی نادیار پێکبێنن، بۆ وێنە دراو، کەرەسەی ئاڵوگۆڕێکە کە تاک بۆ دانەوە و کارئاسانییەکانی خۆی وەریدەگرێ و قبووڵی دەکا، چونکە هەڵسوکەوتەکەی لەسەر بنەمای ئەم چاوەڕوانییە لاگیری دەکرێ کە ژمارەیەکی زۆری ئەوانی دیکە بەڵام نەناسراو و دیارینەکراو بە نۆبەی خۆیان لە داهاتوودا ئەوە وەک ئامرازی ئاڵوگۆڕ وەردەگرن قبووڵ دەکەن. دووەم هەموو چەشنە هەڵسوکەوتێک تەنانەت هەڵسوکەوتی بە ئاشکرا و ڕووکەشیانەش بەو مانایەی کە لەم باسەدا لەبەرچاوە بە کۆمەڵایەتی نازارێت. هەڵسوکەوتی ڕووکەشیانە ئەگەر بە شێوەیەکی بەرتەسک و دیاریکراو بەرەو لای هەڵسوکەوتی شتی بێ گیان لاگیری کرابێ ناکۆمەڵایەتی دەبێت. ئینتیمای زەینی دەبێت تەنیا کاتێک وەک هەڵسوکەوتی کۆمەڵایەتی وەربگیرێ کە بەرەولای ببورن کە بەرەولای هەڵسوکەوتێ وانی دیگە دیکە لاگیری کرابێ ئەگەر هەڵسوکەوتی ئاینی تەنیا لە شێوەی تێڕامان و لە خۆدان و قومبوون یان عیبادەتی بە تەنیاییدا بمێنێتەوە ئیدی لایەنی کۆمەڵایەتی نییە چالاکی ئابووری تاک تەنیا کاتێک کۆمەڵایەتیە کە هەڵسوکەوتی کەسی سێهەم لە بەرچاو بگیرێت بە چەشنێکی گشتی و لە باری شێوەوە چالاکی ناوبراو تەنیا تا ئەو جێیە کۆمەڵایەتی هەیە کە ڕەنگدانەوەی ڕادەی حورمەتی کەسانی دیکە بۆ چاودێری کردەکی تاک بەسەر کاڵا ئابووریەکاندا بێ ئەگەر بە شێوەیەکی هەست پێکراوتر سەیری ئەم پرسە بکەین چالاکی ئابووری کاتێک کۆمەڵایەتی دەبێ کە بۆ وێنە لە پەیوەندی لەگەڵ سەرفکردنی کەسەکە خۆی ویستەکانی داهاتووی کەسانی دیکە لەبەرچاو بگیرێن و لە ئاکامدا پاشەکەوتەکانی ئەو دیاری بکەن سێهەم هەموو جۆرە پەیوەندیەکی تاکەکانی مرۆڤ ناوەڕۆکی کۆمەڵایەتی نییە تەنیا کاتێک خاوەنی ئەم تایبەتمەندیەیە کە هەڵسوکەوتی تاک بە شێوەیەکی مانادار بەرەولای هەڵسوکەوتی ئەوانی دیکە لاگیری کرابێت لەبەرئەوە پێکدادانی دوو سوار ماتۆڕ سکیل تەنیا و تەنیا وەک ڕووداوێکی تاک و سەربەخۆ دەژمێرێ کە بۆ بەراوردکاری لەگەڵ کارەساتێک دێت یا دەبێت لە لایەکی دیکەوە هەوڵدانی هەریەک لەوان بۆ خۆ دوورخستنەوە لە پێکدادانەکە جنێودان و قسەی ناشرین گوتن بە یەکدی بە شەڕهاتن و تەنانەت باسێکی دۆستانە کە لەوانەیە بە دوای پێکدادانەکەدا بێتە پێش جۆرێک هەڵسوکەوتی کۆمەڵایەتی دەهێنێتە کایەوە. چوارەم هەڵسوکەوتی کۆمەڵایەتی لەگەڵ، ئەلیف، هەڵسوکەوتی یەکسانی کەسانێکی زۆر یان، بێ، هەڵسوکەوتێک کە کاریگەری کەسانی دیکەی بەسەرەوەیە وەک یەک نییە. بۆ وێنە گەر لە کاتی دەستپێکردنی باران ژمارەیەک لە تاکەکان کە لەسەر شەقامن هاوکات چەترەکانی خۆیان هەڵدەدەن هەڵسوکەوتێکی ئەوها بە زۆری لەبەر هەڵسوکەوتی ئەوانی دیکە نییە بەڵکو تەنیا و تەنیا دژکردەوەیەکی یەکسانە کە هەمووان بۆ پارێزگاری لە خۆیان لە بەرامبەر باراندا پێشانی دەدەن ئەمەش بە تەواوی ڕوونە کاڵسوکەوتی تاک دەتوانێ بە توندی لە ژێر کاریگەری ئەم ڕاستەقینەدا بێ کە ئەو ئەندامی کۆمەڵێکە کە لە شوێنێکی سنوورداردا دەوری گیراوە ئەمەیە بابەتی لێکۆڵینەوەکانی دەروونناسی کۆمەڵ بە جۆرێک کە لەوە بۆن باسی دەکا و بە مەرزدارکردنی بە کۆمەڵ بەناوبانگە هەروەها ئەم دەرفەتە بۆ ژمارەیەکی زۆر لە تاکەکان کە لە هەمان حاڵدا هەیە زۆر پەرژ و بڵاون کە بە شێوەی هاوکات یان لە دوای یەک لە بەرامبەر سەرچاوەیەکی کاریگەری وەک چاپەمەنیەکان دژ کردەوە پیشان بدەن کە بە شێوەی یەکسان لە گەڵ هەموو تاکەکانی کۆمەڵگە دەجوڵێنەوە. بەم چەشنە هەڵسوکەوتی تاک لە ژێر کاریگەری ئەندامەتیەکەی لە کۆمەڵدا و بە ئاگابوون لەم ئەندامەتیەدا، لەم ئەندامەتیەدایە لە ڕاستیدا بڕێک لە جۆرەکانی دشکردەوە تەنیا و تەنیا لە بەرەم ڕاستەقینە پێک دێن کە تا کەروەک بەشێک لە کۆمەڵ هەڵسوکەوت دەکا هەرچەندە دشکردەوەکانی دیکە لەوەها هەل و مەرجێکدا تەنیا بە دژواریەکی زۆرترەوە بەڕێوە دەچن لەبەرەمە لە هەلومەرجی بوونی کۆمەڵدا ئەگەری ئەمە هەیە کە ڕووداوێکی تایبەت یان چەشنێکی دیاریکراو لە هەڵسوکەوتی مرۆڤ بێتە هۆی دەرکەوتنی هەستی زۆر جۆر بە جۆری وەک شادی تووڕەیی شەیدایی بێهیوایی و شەهوت کاگەر تاک بە تەنیا بواە هیچ کات ڕووی نەدەدا و یان ڕوودانەکەی لانی کەم بەم هاسانیە نەدەبوو ئەم دۆخە حەتمەن پەیوەندی ماناداری نێوان هەڵسوکەوتی تاک و ئەم ڕاستەقینەیەی کە ئەو ئەندامی کۆمەڵە پێک ناهێنێت هەڵسوکەوتێکی وەها کە تەنیا بە زادەی دژکردەوەکانی تاک دەرحەق بە کۆمەڵ دەژمێرێ بەو مانایی کە لەم دەقەدا لە بەرچاوە بە هەڵسوکەوتێکی کۆمەڵایەتی وەرناگیرێ بەتایبەت بەم هۆیە کە هەڵسوکەوتی ناوبراو هیچ چەشنە لاگیریەکی دیاریکراوی نییە تا بکرێ لە باری ماناییەوە بە ڕەوان بزانێت ئەم جۆرە جیاوازیانە بە پێی پێویست زۆر خۆڕێخەرن و لەگەڵ شتەکەدا دێنەوە بۆ وێنە نەک تەنیا ئەو کەسەی خەڵک فریو دەدا بەڵکو هەروە ئەو کەسە زۆرانەش کە ڕووی دەمیان تێدەکا پێدەچێ بە پلە و ڕێژەی جۆر بە جۆر بکەونە ژێر کاریگەری هەڵسوکەوتی یەکدی پەیوەندیەکی لەم چەشنە دەتوانێ بۆ لێکدانەوەی جیاواز بە کەڵک بێت سەرەڕای ئەمە لاسایی کردنەوەی ڕووت لە هەڵسو کەوتی کەسانی دیکە کە هەڵسوکەوتی کەسانی دیکە کە تارد بەڕاستی پێی لەسەردا دەگرێ بە جۆرێک کە تەنیا لایەنی کاردانەوەی بێ و بە چەشنێکی مانادار بەرەولای ئەو کەسە نەچێ کە لاسایی دەکرێتەوە نەچێ بە شێوەیەکی تایبەتی تر بە هەڵسکەوتی کۆمەڵایەتی ناژمێرێت. دیسانەوە دەبێ بڵێین کە لێرەدا هێڵی سنووری یەکجار زۆر نەرم و ڕەوانە و ئەم شتە زیاتر لە پێشوو دیاریکردنەکەی دژوار دەکا. هەرچۆنێک بێ بوونی ئەم ڕاستەقینە ڕووتە کە کەڵک وەرگرتنی تاک لە پرۆژەیەکی ئامانجدار کە پێشتر بەوەی کەسانی دیکەوە چۆنیەتی بەکارهێنانەکەی بینیوە بەو مانایی کە لێرەدا مەبەستی ئێمەیە خولقێنەری هەڵسوکەوتی کۆمەڵایەتی نییە هەڵسوکەوتێکی لەم بابەتە بەرەولای هەڵسوکەوتی کەسانی دیکە نییە بەڵکو لە ڕێگەی بینینی کردەوەی کەسانی دیکەوە بوونی هەندێک ڕاستەقینەی زاتی پێزانیوە و بەرەولای هەر ئەم ڕاستەقینانەیە کاڵسوکەوتەکەی لاگیری کراوە بەم پێیە هەڵسوکەوتی تاک نەک بە شێوەیەکی مانادار بەڵکو تەنیا لە ڕووی هۆکارانەوە لە لایەن هەڵسوکەوتی تاکەکانی دیکەوە دیاری دەکرێت لە لایەکی دیکەوە ئەگەر بۆ وێنە هەڵسوکەوتی کەسانی دیکە لە بەرمۆدە نەریت و پێوەربوون یان لە بەرپێکێنانی ئابڕووی کۆمەڵایەتی یان لەم چەشنە هۆیانە لاسایی بکرێتەوە ئەو کات کردەوەی لاسایی کردنەوە بە شێوەیەکی مانادار بەرەو هەڵسوکەوتی ئەو تاکانەی کە لاساییان دەکرێتەوە یان کەسانی سێهەم یان هەردووکیان لاگیری کراوە هەڵبەتە لە نێوانەم جۆرانەی لاسایی کردنەوە هەموو جۆرە دۆخێکی بەیناوبینی دەبیرێن ئەم دوو دیاردەیە واتە هەڵسوکەوتی کۆمەڵەکان و هەروە هەڵسوکەوتی لاسایی کەرەوانە هەندێک چەمکی ڕەوان و جێ نەگرتوون کە لە هێڵی سنووری هەڵسوکەوتی کۆمەڵایەتیدان ئەم دۆخە سەبارەت بە جۆری نەریتی هەڵسوکەوتی کۆمەڵایەتیش کە لە بەشی دووەمدا دەکەوێتە بەرباس هەر دروستە دەکرێ هۆی نەرمی و خۆڕێخەری ئەم دۆخە و دۆخە هاوشێوەکانی لەم ڕاستێدا ببینرێتەوە کە لاگیری بەرەو هەڵسوکەوتی تاکەکانی دیکە و مانای هەڵسوکەوتی خودی تاک هەموو کات بە شێوەیەکی ورد بۆ بینین و دڵنیایی نابن و لە ڕاستیدا لە زۆربەی دۆخەکاندا لاگیری و مانای باسکراو بە تەواوی بێ ئاگایانە و بە کەمی هاوڕێ لەگەڵ خۆ بە ئاگابوونێکی هەمەلایەنەدا بووە بەم پێەیە تەنیا بەهۆی ئەم مەسەلە کاریگەری و ڕوت و لاگیریی مانادار، ناتوانن هەموو کات بە شێوەی تاقیکاری لە یەکدی جیا بکرێنەوە و بناسرێن، بەڵام لە باری چییەتیی ماناوە جیاکردنەوەی ئەم دوو چەمکە گرنگە. هەرچەند لاساییکردنەوەی دژکردەوانەی ڕووت و ئەو جۆرەی کە لە مانا جەخت لەسەر کراوی وشەدا خولقێنەری هەڵسوکەوتی کۆمەڵایەتییە، لانیکەم گرنگییەکی کۆمەڵناسانەی یەکسانیان هەیە. بەم پێیە کۆمەڵناسی تەنیا و تەنیا لەگەڵ هەڵسوکەوتی کۆمەڵایەتیدا بەرەوڕوو نییە، بەڵکو هەڵسوکەوتێکی لەم چەشنە لانیکەم بۆ ئەو جۆرە کۆمەڵناسیە کە لێرەدا گەشە دەکا و کامڵ دەبێ بە بابەتی سەرەکی دەژمێرێت. هەر جۆرێک بێ ئەم باسکردنە بە هیچ چەشنێک بە مانای داوەریکردن سەبارەت بە گرنگی هاوتایی ئەم یان ئەو بکەر نییە. بەشی دووەم شێوە تایبەتەکانی هەڵسوکەوتی کۆمەڵایەتی هەڵسوکەوتی کۆمەڵایەتی و جۆرەکانی دیکەی هەڵسوکەوت لەوانەیە لێکێک لەم چوار ڕێگەوە دیاری بکرێن یەکەم هەڵسوکەوتی کۆمەڵایەتی پێدەچێ بە شێوەی عقلانی قاتبندی و بەرەو مەبەستێک لاگیری بکرێت لەم شێوەیەدا قاتبەندی لەسەر ئەم چاوەڕوانییە دادەمەزرێ کە شتەکانی بارودۆخی دەرەکی یان تاکەکانی دیکە بە شێوەیەکی دیاریکراو هەڵسوکەوت دەکەن. لەم چەشنە چاوەڕوانیانە هەروەک هەلومەرج یان کەرەسەکانی بەدیهاتنی سەرکەوتوانەی ئەو ئامانجانە کەڵک وەردەگرێ کە بە شێوەی عەقڵانی لەلایەن خودی تاکەوە هەڵبژێراون. شێوەیەکی وەها پێی دەگوترێ هەڵسوکەوتی لاگیری مەبەست. دووەم هەڵسوکەوتی کۆمەڵایەتی دەتوانێت بە هۆی بڕوای هوشیارانە بە بەها ڕەهاکانی کردەوەی سەربەخۆ لە کۆت و بەندی هەر چەشنە هاندەرێکی دەرەکی قاتبەندی بکرێ و بە پێی پێوەرەکانی وەک ئاکار جوانیناسی یان ئاین هەڵسەنگێندرێت نمونەیەکی لەم بابەتە لە لاگیری عقلانی بەرەو بەهایەکی ڕەها هەڵسوکەوتی پەیوەندیدار بە بەهای پێ دەگوترێ. سێهەم هەڵسوکەوتی کۆمەڵایەتی پێ دەچێ کە بە شێوەی کەوتنە ژێر کاریگەری شتێکەوە واتە پاسیڤ بوون بە تایبەت سۆزداری قاتبەندی بکرێت و لەم بابەتەدا لەم بابەتەدا هەڵسوکەوت بەرهەمی تێکەڵاوێکی تایبەتە لە هەست و سۆزەکانی تاک چوارەم هەڵسوکەوتی کۆمەڵایەتی پێدەچێ بە شێوەی نەریتی واتە لەسەر ئەم بنەمایە کە خویەکی کۆنین بووە قاتبندی بکرێت ئەلیف هەڵسوکەوتی نەریتخوازی ڕوت ڕاست ڕاست وەک ئەو جۆرە دشکردەوە لاسایی کەرەوانەیە کە لە بەشی یەکەمدا قسەی لەسەر کرا لەسەر یەک هێڵی سنووری دایە و جاری وا هەیە تەنانەت لە ڕادەی ئەوە تێدەپەڕێ کە دەکرێ ناوی هەڵسوکەوتێک بە لاگیری ماناداری لێ ببرێت، ئەم هەڵسوکەوتە بە زۆری تەنیا دژکردەوەیەکی هێواش و تا ڕادەیەک بە بێ ئیرادە بەرامبەر بەو پاڵنەرە ئاسایی بوانەیە کە هەڵسوکەوتیان دوابەدوای یەک لە ئاست ڕێژەیەکی ئاسایی و باودا پاڵ پێوە ناوە. بەشی هەرە زۆری ئەوە کە ڕۆژانانەی کە خەڵک بە پێی خۆ جێبەجێی دەکەن لەم جۆرەن لە ئاکامدا هەڵسوکەوتی ئاماژە پێکرا و تەنیا مەبەستێکی کۆتایی نییە کە هی ئەم قات بەندێ بێ بەڵکو هەروەها هەر بەو جۆرەی کە دوایی دەیبینین بەهۆی ئەمە کە بەستراوەیەکەی بە شێوەیەکی ئاسایی کرا و دەتوانێ بە پلە جیاوازەکانی خۆ هۆشیارانە و بەمانا جۆربەجۆرەکان بپارێزرێ و بەهێز بکرێت. لەم بابەتەدا جۆری هەڵسوکەوت پێدەچێ بە جۆری ژمارە دوو پەیوەندی لەگەڵ بەهاکان نزیک بێتەوە.